پیرەمێردەکان بە ساردی بەخێریان هێنا، گوتیان. لە شەر وەڕس بووین، دەمانەوێ بە ئاشتی بژین، ئێمە لە جێی تۆ باین لە مێژ بوو لەگەڵ قڕاڵ پێکهاتبووین. شامیل پێی گوتن. دەک خەجاڵەت بن، بەلای خۆتانەوە سەردەمێ چیایی بوون، دەتانەوێ نانی داغستان بخۆن بەڵام پاسەوانی دوژمنەکانی بکەن، من بووم ئاشتیم لە ئێوە تێکدا، من بەرگریم لێکردووە، من. پێیان گوت، ئیمام، ئێمەش داغستانین، بەڵام دەبینین ئەم شەڕە هیچ چاکەی داغستانی تێدا نییە، تەنیا لاساری بە هیچمان ناگەیەن. شامیل پێی گوتن، ئێوە داغستانین؟ ڕاستە ئەو شێوەنەی لێی دەژین داغستانە، بەڵام دڵتان دڵی کەروێشکە. داغستان خوێنی لەبەر دەڕوا و ئێوەش دەتانەوێ دانیشتن و پەنگری ناو ئاگردان تێک وەردەن، دەرگا بکەنەوە، نەوەک بە زەبری شیر دەیکەینەوە، ماوەیەکی زۆر ردیان سپییەکان ئیمامیان دوان بەڵام لە ئەنجاما بڕیاریانە بە مێوانی شەرەف وەریبگرن. بەرامبەر بەمەش شامیل گرتی دا هیچ کەسێک لەم گوندانەدا نەکوژێ و کەتنی کۆن بەبا نەکا. سوپا دڵسۆزەکەی بردە ناو گوند و چەند رۆژێ لەوێ مایەوە و لەگەڵ ردێن سپییەکان راوێژی کرد. ئێستا لەو کاتەیا ڕێگرێکی تۆقێنەر هەبوو، ترش و تاڵانی ئەو گوندە و گوندەکانی دەورو بەری دەبرد، بەژنی دوو مەتر بوو، سەرانەی لە هەموو کەسێک دەسەند، گەنم و ماڵات و ئەسپی دەبرد، دێنشینەکانی دەکوشت و دەیتۆقاندن، باکی بە هیچ نەبوو، خودا، قڕاڵ، ئیمام، بەلائەوە وشەی بۆش و بەتاڵ بوون و هیچی تر. جا پیرەمێردەکان هانایان بۆ شامیل بن، ئیمام، لەم ڕێگرەمان قوتار، ئەویش پێی گوتن، ئاخر، ئاخر من چی لێ بکەم، چی؟ گوتیان، بیکوژە، ئیمام، بیکوژە، زۆر کەسی لە نێو بردووە. شامیل وتی، گفتم داوە، نابێ یەک تاقە کەس لەم گوندەدا بکوژم، پیاو کە گفتی دا دەبێ بیگەینێتە جێ. گوتیان. چارەیەک بدۆزەرەوە ئیمام لەم پیاوە بەدکارەمان ڕزگار کە. دوای چەند ڕۆژێ مریدەکانی ئیمام ڕێگرەکەیان ئابڵۆقەدا گرتیان و بە قۆڵبەستی هێنایانە ناو دێ لەوێ خستیانە ژێر زەمین و دەرگایان لەسەر کلیل دا. دادگایەکی تایبەتی پێک هات بۆ ئەوەی بە سزای خۆی بگەیەنێ. دادگا بڕیاری دا چاوەکانی دەربێنن. بە کوێری بردیانەوە زیندان و دەرگایان لەسەر داخست. چەند ڕۆژێک پێچوو شەوێکیان بەرەبەری بەیانی کە شامیل بە ئاسوودەیی خەوتبوو لە گرمەیەکی ژوورێ بە ئاگا هات. بازی هەڵدا و سەیری دەوروبەری خۆی کرد. بینی تەورێ دەرگەی بڕی و زەلامێکی وەک شاخ لێی هاتە پێش و وەک دەعبای کێوی دەینەڕان. رێگرەکە بوو، هەرچۆنێک بێ قوفڵی شکاندبوو هاتبووە تۆڵەی خۆی بکاتەوە. کابرا ددانی چیڕ کردەوە. دەستێکی تەور و دەستێکی خەنجەر بوو هاتە پێشەوە. ئیمامیش خەنجەری هەڵکێشا. بانگی موریدەکانی کرد، بەڵام رێگرەکە هەمووی کوشتبوون. گوند لە خەودا بوو، کەس هاواری نەبیست. ڕێگری کۆر بەملاوبەولادا بازی دەدا، تەوری دەوەشاند و هەموو شتێکی ژوورەوەی ورد و خاش دەکرد، شامیلیش خۆی پەنا دەدا تا هەلێکی دەستکەوێ و هەڵمەت بۆ دوژمنەکەی بەرێ، ڕێگرەکە دەنێڕاند، لە کوێی، کابرای ئازا، کە کتێبت لەبارە نووسراوە خۆت لە کوێ شاردووەتەوە، وەرە دەست بە دەستم بە، وەرە بمگرە، وەرە چاوەکانم دەربێنە، وەرە! ئیمام هاواری کرد، ئەوەتا، ئەوەتا لێرەم! یەکسەر بازی دا لایەکی تر. تەول لەو شوێنە چەقییە دیوارەوە کە پێشتر شامیلی لێ وەستابوو. جا شامیل خۆی دانوستاند تا دەرفەتی ببێ و خۆی هەڵداتە سەر دوژمنەکەی. رێگرەکە بەهێزتر بوو. جانەوەر بوو. شامیلی رانا و چەند جارێ برینداری کرد. بەڵام شامیل بە چوستی و هۆشیاری خۆیەوە خۆی لە زەبرە کوشندەکانی پاراست. شەڕەکە دوو سەعاتی خایاند لە ئەنجامدا رێگرەکە شامیلی گرت و بەرزی کردەوە بۆ ئەوەی لە زەوی بکوتێ و، سەری لێ بکاتەوە، بەڵام شامیل توانی لە حەواوە چەند خەنجەرێک لە سەرووی گۆلاکی رێگرەکە بدا، رێگرەکە خاوبووەوە و دەلاهات و وەک گومەزی کەرپووچ هەرەسی هێنا. خەنجەری لە دەست پەڕی. بەیانی بینیان هەردووکیان لە ناو گۆمی خوێندا بوون. شامیل نۆ برینی لە لەشدا بوو. یەک مانگ لەو گوندەدا مایەوە تا چاک بۆوە. خەباتی شامیل دژی دوژمنی بە چاو، بە هێز، گەلێ لەو شەڕە دەکات. لە زۆر شاخی سەخت دوژمن بە زۆری وەک چۆر وابوو. شامیل بە زانایی خۆی لە زەبرەکانی دەپاراست و ئینجا کتوپڕ لە تنکیشەوە یا لە دواوە لێی دەدا. هەر چیاییە و ڕەنگە بە جۆرێ وێنەی شامیلی لە مێشکدا بێ منیش بە شێوەی تایبەتی خۆم دەیبێنم هێشتا گەنجە لەسەر تۆپکەی پانی ئەخولگۆ چۆکی داداوە تازە دەستی بە ئاوی ئاوار خۆی سوو شوشتووە دەستی بەرز کردووە تەوە ئاسمان لێوەکانی چپە دویانە هەندێک کەس دەڵێن کە لە نوێژا وشەی خوای دەچپاند، خەلکی وشەی سەربەستیان دەبیست و کە وشەی سەربەستی لە دەم دەهاتە دەرێ وشەی خوایان دەبیست. تەواو پیر بووە. لە کەناری دەریای قەزویندا ماڵاوایی لە داغستان دەکا. ئێستا دیلی قڕاڵە. بە سەر کەورێک هەڵدەگەڕێ و چاو بە ئاوی هەڵچووی قەزویندا دەگێڕێ. ئێستا لە باتی خوا و. ڕەنگە ئەو دڵۆپانە دڵۆپە خوناو بووبن کەچی لە هەمووی بزۆزتر ئەوەیە کە لە چیرۆکەی باوکمدا دەیبینم لە زنجێکی تەنگ بە تەنێ لەگەڵ ڕێگرە دڕندەکەدا لە شەڕێکی دژی خوێناویدایە شامیل لەگەڵ حاجی مراد هەندێ جار تەبا بوون و هەندێ جار لێک گیر دەبوون گەلێ چیرۆکی ڕاست و ئەفسانەیان لەبارەوە هەیە جارێکیان کە هێزی شامیل ئابلقە درا و هیچ دەرەتانێکیان شک نەبرد پیرە ئیمام حاجی مرادی بانگ کرد و پێی گوت. دەرە تانێک بدۆزەرەوە! حاجی مراد ئەم ئەرکە قورسەی وەئەستۆ گرت، بەڵام مەرجێکی لە شامیل خواست، داوای لێکرد ئەو هەشت بەکرەی گیراو دوور بخاتەوە کە تەفرەیان دابوو. شامیل قسەی دایێ. حاجی مراد رێی پیشان دان و هێزی ئیمام لەو کەمینە دەرباز بوو، شامیلیش قسەی خۆی بەجێ هێنا. بەڵام مانگێکی پێ نەچوو ئیمام دەوری پڕ نایبی بەکرێگیرا و زگ ڕەش و درۆزن بووەوە کە مەرتەبەی بەرزیشیان وەرگرتبوو. ئەوا دیسان تەفرەی دەدەن و هەڵیدەخەڵەتێنن. تا بەرژەوەندی تایبەتی خۆیان هەبێ بیر لە بەرژەوەندی گەل و نیشتیمان ناکەنەوە. پاشان کە شامیل لە کالوگەی ئەخسیر کرا و کەوتە بەر دەستی قڕاڵ، لە بارەی ئەم جۆرە کەسانەوە گوتی، نەمدەزانی ئەوەی سمێڵی هەبێ درۆی لە زێر. دێتە دەرێ نەم دەزانی. غەزاکەم زۆری هەڵە تێدابوو بەڵام بەداخەوە زۆر شتی ئەم غەزایە پەیوەندی بە نەزاهەتی منەوە هەبوو دوای ئەوەی شامیل حاجی مورادی کردە نایب ناردیە خای دایک و تەبە ساران بۆ ئەوەی ڕایان کێشێتە پاڵ خۆیەوە یان وردتر بڵێین ڕایان کێشێتە ناو شەڕ بە ئومێد بوو حاجی مراد بە خۆشی ئیقناعیان بکات بەڵام نایبی نوێ لیس و ئاگری خستە کار. ئەگەر یشێسادی بکردایە باسی یاسا بکا حاجی مراد مستی پێشان دەدا و دەیگوت ئەمەیە یاساتان من حاجی مرادی خونزە خایم، من هەموو یاسای ئێوەم، شامیل توند و تیژی حاجی مرادی پێ گەیشتەوە سوارێکی بە شوێنەوە نارد، نایب تاڵانێکی زۆری هێنا پیاوەکانی، گاڕانە ڕەشە وڵاخێک ڕانە مەڕێک ڕەوە ئەسپێکیان هێنا حاجی مڕاد خۆیشی ئافرەتێکی زۆر جوانی خستە سەر پاشکۆی ئەسپەکەی لە خۆشیان هەر ئەوەتە پەڕی دەرنەدەکرد حاجی مڕا لە ئەسپەکەی دابەزی سڵاوی لە سەرکردەکەی کرد ئەسسەلام عەلەیکم وعەلەیکم ئەسسەلام نایب بەخێر بێی چشتی باشت نەهێناوە بەها با بە دەستی بەتاڵ نەهاتووم ئەوە تا زیو ئەوە تا مێگەڵ ئەوە تا ئەسب ئەوە تا مافور لە تەبەساران مافوری چاک دەچنن ئەدی ئەدی چ ئافرەتی جوان نەهێناوە بەدی بەدی یەکێکم هێناوە لە جوانیدا هاو تای نییە بۆ تۆم هێناوە ئێمان بۆ تۆ جنگاورەکان نەختێ چاویان بڕیەکتر اینجا شامیل وە دەنگهات پێم بڵێ دەکرێ ئەمن لەگەڵ ئەم ژنەدا بچمە شەر؟ ئەمن پێویستم بە مەڕ نییە بەڵام بە پیاوە، پێویستم بە ئەسب نییە بەڵام بە سوارە، تۆ مەڵاتت هێناون بەمەوە دڵت پێکاون و لە ئێمەت کردوونەتەوە، ئەوانە دەبوایە ببن بە جەگاوەر و جێگای کوژراو و برینداران بگرنەوە، ئێستا کێ جێگەیان بگرێتەوە؟ ئێمە ئەگەر خەڵکی خای داک و تەبەسارانمان لە پشت بوایە قەت لە ساڵتی و گەرگەبیڵ وامان لێ نەدەقەوما، توخوا ڕەوایە داغستانییەک ماڵی داغستانییەکی دی کاول و تاڵان بکات. ئەویش گوتی، ئاخر ئیمام، ئەوان تەنیا لەو زمانە دەگەن. ئیمام گوتی، تۆ هەوڵت دا لە زمانی ئەوان بگەی؟ ئەگەر تۆ تێیان گەشتبوای، بە بێ لیس و ئاگر لەگەڵیان ڕێک دەکەوتی، چما نایبی من دزن؟ ئیمام، ئەمن؟ تەبەسارانیت هەموو تاڵان کردوون هەمویان ڕۆڵەی یەک داغستانن ئێمە دەبێت لە یەک بگەین ئێمە پەنجەی یەک دەستین دەبێ هەموو پەنجەکان توند یەک بگرن تا مشتێک پێک بێنن حاجی مراد من سوپاسی نەبەردیت دەکەم لەم بارەیەوە شایانی هەموو پاداشتێکی تۆ کەشیدەت لەسرە بەڵام ئێستا ڕام لە کردەوەکانم نییە کاتێک کەشیدە بەسەرەکانی دی تاڵانیان برد هیچت پێ نەگوتن ئێمە ئێستا لە هەر کوێ بروسکەیەک بگرمێنێت تروسکەکەی بەسەر سەری مندا دەڕژێ ئیمام گوتی دەزانم دەزانم چیت لە مێشکدایە حەجی مرا ئەخبەر دیلاڤ و قازی محەممەدی کوڕ و هەتا منی شت مەبەستە بەڵام ئەخبەر دیلاڤ دوژمنەکەمانی لە مۆزدۆک تاڵان کرد منیش کەرەستەم لەو خانانە سەند کە نەیاندەویست پشمان بگرن و تەنان هەوڵیان دەدا لە ڕووشمان بچەقن نەخێر نەخێر حاجی مراد بوونە نایب هەر بەوە نابێت دڵێکی نەبەرد و خەنجەرێکی تیژت هەبێ دەبێ سەرێکی باشیشت هەبێ زۆر جار ئەو مشتومڕە لە نێوان شامیل و حاجی مرادا دەبوو دوو زمانی جیاوازی نێوانی تیشتر و ناخۆشترکردن تا لە کۆتاییدا دوژمنداری لێکی جوداکردنەوە حاجی مراد شامیلی بەجێ هێشت، چووە بەرەکەی دی و سەری خۆی دۆڕاند. مەیتی لە نۆخخا نێژرا. دابەشکردنێکی گرنگ. سەری لای دوژمن مایەوە بەڵام دڵی هەلە داغستان بوو و ئاوی لەم چارەنووسە. سەری حاجی مراد. سەرێکی بڕاوم دەبینم. گرمەی شەڕم دێتە بەر گوێ. لە گوندە هەڵچووەکانا خوێن بەسەر بەردی ڕووتا دەڕژێ. ئەو شیرانەی. ئاجباتیان دیوە و بە بەرد تیژ کراونەتەوە شریقەیان دێ، موریدی دڵسۆز بەرەو قەوقاز ڕێی هەڵەت و سەختیان گرتووەتە بەر. لە سەری خوێناویم پرسی، تکایە تۆ سەری کێ بووی؟ پێم بڵێ، تۆیەکی سەربڵند و سەرکەوتوو، چۆن کەوتوویتە بەر دەستی بێگانان؟ لە ناکاوڕا دەنگێک ماتە بەر گوێ پێی ناوێ بیشارمەوە من سەری حاجی مرادم لە سەر شانی بەر بوومەوە چونکە وێڵ و سەرگەردان بووم ڕێی ڕاستیم نەگرتە بەر ئەویش لە مەغروری خۆم بوو سەیری سەری وێڵکە کە لە شەڕێکی ناهەق بڕاوە